لە ڕۆژێکی تەنگەژەدا پیاوێکی سیر هاتە میوانخانەکەمان بە خراپی مامەڵەی لەگەڵ ئامادەبوواندا دەکرد هەندێک پرسیاری سێری دەکرد نەمان دەتوانی وەڵامیان بدەینەوە بەیانی باش بەڕێز کاپتن خواردنەکە ئامادەیە دەیبی خۆی یان بۆت بێنمە ژوورەکەت لێرە ئەیخۆم پێویست ناکە بە هیچ شێوەیەک ئەمرۆ بسمە دەرەوە باشە جیم چاوەرەکە هیچ کەسی ئەمرۆ لێ بپرسی نا تەنانە دوێنە شەویش نەخێر گەورم هەرکەس لێتی پرسی ئاگادار دەکەمەوە باشە بەڵام تەنها خەوێکی ناخۆش بوو لە خەومدا کە تێکەل بوو بە دەنجی با و باران گوێ بیسی دەنجی دارێک بووم کە لە زەویەکەی دەدا وەکو دەنجی پێ بوو و هەروەها منیش خەونم بینی بە پیاوە قازدارینەکەوە. باشە پێم بڵێ ئەم پیاوە قازدارینە چێە؟ هەروەها چی لێک دەوێ کە تۆ وا لێ دەترسی ئەو پیاوێکی دڕندەیە؟ ها؟ ئەمەش برە پارەکەی ترە وەریگرە بەرحەڵ ئەگەر پیاوە قەزدارە لەکەت بینی یەکسەر ئاگدارم کەەوە تێگەیشتی؟ بڵێ ئەوە پەیمانەکەی نێوانمانە کەواتە تێگەیشتی چی دەڵم؟ لەمە دو هیچ پسیاری تر نەکەی دەی باشە چی؟ خواردنەکەی لە ژوورەکەی خۆی دەوێ؟ چیەتی سیر دیارە دەبێ بە دادوەر بڵێین بەڵام دایە خۆجارێ ناتوانین هیچی لەگەڵ بکەین جێم تۆ بۆ کوێ دەچی؟ ناتمە ناو گوندەکە زۆرم پێناچێ ئاگاداری خۆت بە زوو بگەڕێوە باشە بەڵێ لەوانەیە چ بە سەردانم بێ بە هیچ شێوەیەک مەیە لە بچێتە ژوورەکەم ئەم میوانخانەیە بە ئابڕوە لێ ناگەڕێن هیچ کەس بچێتە ژووری میوانەکانمان پشت بە تۆ دەبەستم جێم جێم جێم ئەوە لێرە چی دەکەی ها پێم بڵێ هیچ ناکەم تۆ دەچی دە بازار بەڵێ بەڵێ دایکم داوای لێکردم میوانە تازەکە چی لە تێشتا لە میوان خانەیە ها؟ بەڵێ هێشتا لە لامانە بەڵام هەڵسوکەوتی زۆر باش بۆ هێمن بۆتەوە ئەوه بەڵام باشە بەڵام وابزانم زانیتە کە ئەو کەسە کێیە هێشتا نەمان زانیوە بەڵام ئەوەی من بزانم بەو ئاسانیە ناوێت خۆی ئاشکرا بکە ئەمە هەساییە بەڵام ئەگەر بۆ خەڵک دەرکەوێت کە چەتەیە ئەوە دەکەوێتە بەندیخانە و هەندێک جاریش لە سێدارەدان و هیچ کەسێکیش ناتوانێت پشتگیری لێ بکات ئەی منداڵ پەرداگەش سەربەتم بدەرێ. بەسەرچاو گەورەم هەر ئێستا. دایە من داواکاری میوانەکان جێبەجێ دەکەم. ئایا بیلی ئێستا لە ژوورەکەیەتی؟ بیلی؟ نیشانەیەک لە دەموچاوی هەیە. مەبەستت کاپتنە؟ ژوورەکە لە کوێە دەتوانی بمبی بۆ ئەوێ؟ یەکەم جار پێم بڵێ تۆ چێ؟ من هاوڕێ ئەوە دەتوانیت بڵێت کەوا ئێمە باسترین هاوڕێن ئایا ژوورەکەی لەسەرەوەیە؟ ئەو لە ژوورەکەی نییە بۆ گەڕان چوو بۆ بەندەرەکە لە ژوورەکەی نییە؟ لە ژوورەکەی چاوەڕێ دەکەم هەتا دەگەڕێتەوە. تکایە کەمێک چاوەڕێکە باشە بێگومان پێ دەچێت ئەوە ژوورەکەی بێ ئای بێ عقڵ لیلەکەم بدەرە لەگەڵ تۆمە هەر ئێستا خلیلی ژوورەکەم بدەرە دای زوو بە نا هەرگیز ناتوانم ئەوە بکەم ئەم میوانخانەیە بەڕێزە ناهێڵێنی زامۆیە بچێتە ژووری میوانەکان بەڵام هاوڕێ ئەوە هەتا خۆشەویسترین هاوڕێشی بی زۆری پێناچێ دەگەڕێتەوە گەر بتەوێت دەتوانی لێرە چاوەڕێ بکەی باشە باشە ئەم پێشواز جە سا دو سوڕەچە لێرە تۆ لەوە دڵنیای چۆتە لای بەندەرەکە؟ yeah. ئەوە خۆتی بەڕاستی ئەوە زۆر کاریگەرە بۆی دەکەمە شتێکی لە ناکاو چۆن بزانێ من لێرام تۆی بلاک دۆر زۆر لە مێژە ئەی هاوڕێ ئازیزەکەم پەلەمەکە ئەی هاوڕێ ئازیزم پەلەمەکە با یەکەم جا دابنیشن و قسە بکەی دای ئەوە قازدارەکە داوای لێ کردی هەرچۆنێک بێ باشە بیلی ئازیز ئەو شتم بدەرێ لەمەودا بە دووار ناکەوە ئەوە چی دەکە لەوێ لێرە ڕۆندای کەسم ناوێ دەی جێم خێراکە بەڵام بلاک دۆک ئێستەوە گەچی لێرە؟ جم بە پەرە بچۆ ناو دەیەکە و ئەسپێکی ئاربەنەیەکم بۆ بێنە بە زووترین کە دەبێ ئێرە جێبێنم پیاوە قازدارێنی کە هەر کە دەشوێنێکی ئارام دەدەستمەوە بۆ خاشارنەوە بە ئاسانی یەکسەر دەم دۆزێتەوە گەورەم کاپتن جێم هەر ئێستا بە خێرایی بڕۆ پزیشک بێنە باشە بێگومان ئەوە بریندارە و باڵەپەستۆی زۆر بەهێزە و ترسناچیشە جێم بڕۆ کەمێک دیتۆڵم بۆ بێنە بۆ ئەوەی خوێنە ڕەشەکە دەربهێنم تێدەگەی باشە ئەوە چییە؟ شوێنە کوتراوەکە؟ تەمەنی درێژە بۆ کاپتن فلند بەشە زۆرەکە بۆ بیلی دەگەڕێتەوە. تێگەیشتم ئەوە چەتەیەکی گەورەیە ماوەیەکی درێژیاوە بێگومان ئەو پیاوە سەتەیە دەبێت زۆر ئاگاداری بکرێت حاڵەتەکەی جێگای مەترسیە پێویستە هەموو شتێکم پێ بڵێن خانمان داواتان لێ دەکەم باشە جەنابی دادوەر چەتەکان لە سێدارە دەدرێن یان بۆ هەتا هەتایی بند دەکرێن ئایەوە بەڵێ ئەوە زۆر باسە جیم پێم بڵێ ینی ئەویش بند دەکرێت کاتێ بەخۆی دێتەوە ئەوە لە بیر مەکە کە من پزیشکم و هەروەها دادوەریشم بەڵام ئەو شەو بەکاری خۆمەستام و وەکو پزیشکێ وە کاری پزیشکی بە نهێنی دەبێ بکرێ بۆیە هەر ئەوەش دەکەم. دەبێ بۆ ماوەی هەفتەیەک لە ناوجێ بمێنیتەوە باشە کاپتە تکایە سەیری سندوقەکە بکە بزانە کە سێنەی کردوێتەوە تەمەشاکە دەجم نا نەخێر کەواتە هیچ بەڵگەیەک نێ لەسەر ئەوەی یەکێک کردوی دەدەوە جم پێم بڵێ ئایا بلاک دۆک هیچ خسڵێکی ڕەشی نەدا پێت خسڵێک ڕەنگەکەی ڕەشە مەبەست چیە کاپتن خسلێکی ڕەش جێم ئەوەندە دەبێ ئا ئەوەندە دەبێ جێم باشە ئێستا کارەکە باشە کەواتە گەنجینەکە مەترسی لەسەر نییە دەچم دەرمانەکە دێنم دەبێ بیخۆی کاتێ لە خەو هەڵسای جێم جێم دکتۆرەکە شتی وت چی وت دەربارەی نەخۆشەکەی من لە مەترسیدام تکایە پێم بڵێ وتی تووشی لەوەش خۆچم بووی کاپتن نەشتەرگەری بۆ کردی و پێی وتی تا هەفتەیەک نابێت لە جێگای خۆ هەڵسێ دەیجیم پێم بڵێ هیچ دەربارەی دەزانی پەیمانێکم داوە بە هیچ شێوەیەک ئەو نهێنیە نادرچێنم لەوانەیە بتوانم یارمەتی بدەم بەڵام ئەگەر لەسەر ئەو حاڵەتە دەرونیە شڵەژاویە بمێنێتەوە ئەوە دەمرێت لەبەر ئەو هۆیە دەمەوێت ڕاستەکەی بزانم تاوەکو لە شڵژاوەکەی کەم بکەمەوە تەنها لەبەر ئەوە بوو بەهەر حاڵ بەیانی دەتان بینمەوە باشە خانمان ئێستا دەڕۆم بوەستە جەنابی دکتۆر ڕاستیەکەیت پێ دەڵێم لەگەڵ ئەوەی هێشتا بە تەواوی هەموو وردەکاریەکان نازانم جەنابی دادوەر هەر ئەوەندەم لێ داواکراوە کە لە پیاوە بگەرم کە قاچێکی لەدارە ناوی چییە؟ نەمپرسی بەڵام وا دیارە کە پیاوێکی دڕندەیە پیاوێکی دڕندەیە؟ لەوانەیە ئەو پیاوەش وەک خۆی چەتە بێت جیم. وابزانم. بەبیرم هاتەوە پیاوێک دەناسم کە قاچێکی لەدارە ڕەنگە ئەو بێت. لە هەفتەی پێشوو بەشداری کۆڕێکی دادوەرانم کرد و لە کاتی گەڕانەوەمدا لە یەکێ لە دوکانەکان وەستام تاوەکو شتێکی ساردی بخۆمەوە خاوەنی دوکانەکە قاچێکی لەدار بوو پیاوێکی باش دیار بوو پێشتر لە یەکێ لە پاپۆڕەکان ئەو چێش لێنەر بووە ئێستاش جوانترین چیڕۆکەکانی ڕابردی خۆی دەگێڕێتەوە خێزانەکەی ئافرەتێکی زۆر جوانە گۆرانی دەڵێ و هەروەها سەماش دەکە بەڵام هەرچۆنێک بێت ئەو چێژێنەر بووە لەسەر ئەو کەشتەی کە کاری تێدا کردووە بە هیچ شێوەیەک لە چەتەکان نەدەچوو. هەفتەیەک بەسەر دەڕۆیشت منیش لەو جێگە کەوتم و خەوتم جێم خۆێن بێزارنی دوانە دەبێت سەربەستی خۆم بەدەست بێنم نا دکتۆرەکە وتی دەبێت زۆر ئاگەر لە تەندروستی خۆت بێ ئەی میری دەریا بێن بۆ چەند سەرکردەیەکی مەزنی کاپتن بابم لە گەشتی گەلی ئینگلتەڕا بوو و لە ژێر فەرمانی سەرکردەی مەزن بێن بۆ بوو دەزانی جێم لەوانەیە پێشتر بە باوکت گەیشتە بم ئەمە کاتێک بوو کەوا کاپتن فلێن لە ژیاندا مابوو شان بە شانی سەرکردە بێن بۆ دەزەنگام ئەمە لە یەکێ لە ڕابردوو بوو فلنت سەرکردەی یەکەم بوو و منیش یاری دەدەری یەکەم بووم و هەر حەو دەریاکەمان بڕی پیاوی دەریا دەیەوێ لە دەریا بمرێ جێم دەیەوێ لە دەریا بمرێ تێگەیشتی جێم خۆشەویستەکەم جێم ئەوە تۆ بۆ کوێ دەڕۆی بۆ کوێ سڵاو لیلی دەچمە شار پاشکەمێکی ترکاروانێک دەگاتە جێ دەڕۆم تاکو هەندێ میوان بێنێ دوایی دەتبینەوە ئەگەر بە دوای میوانخانەدا دەگەڕێن ئەوە وەرنە میوانخانەی مێری دەریای بێن بۆ کەوا بەردەوام باشترین و خۆشترین خواردن پێشکەش دەکات هیوادارم بێنە میوانخانەی بێن بۆ بۆچی ناگەڕێنەوە؟ بۆ ناگەڕێنەوە؟ هە ببوورە هیچ کەسێک لێرە نییە من پیاوێکی نابینام تکایە پێم بڵێ من لە کوێم من نامۆم لەم شارە لێرە هیچ کەسێک ناناسم بەڵێ گەورم ئێرە گۆڕەپانی گشتی شارە پێم بڵێ چیت دەوێ ئاها گۆڕەپانی گشتی گۆڕەپانی گشتی ئەی منداڵ ئایا ڕێگاکە کەمێک سەخت نییە ئەتکە دەستم بگرە و بمگەێنە نزیکترین شۆستە لێرە چونکە من بە تەنها ناتوانم بڕۆم وەرە لەگەڵم دەی